سێ ماف، مافی خوا، مافی دەوڵەت، مافی دین. ئیمامی تیرمیذی فەرموودەیەکی ترمان بۆ دەگێڕێتەوە. اوصیکم بتقوی اللە والسمع والطاعە وان تامر علیکم عبد حبشی وانه من یعش منکم هەر کام لە ئێوە تەمەنی درێژ بێت، لە ئایندەدا ناکۆکیەکی زۆر دەبینێت. ئێوە ڕێبازی من و ڕێبازی خەلیفە ڕاشیدیەکان بگرنە بەر و وەک ئەوەی بە دانە خرێکانتان بیگرن، ئاوها بە توند و تۆڵی دەستی پێوە بگرن. خۆشتان لە بیدعە بپارێزن. بێگومان هەموو بیدعەیەک گومڕاییە. لێرەدا پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم باس لە سێ ماف دەکات. یەکەمیان تەقوایە، کە ئەمەیان مافی خوایە عز وجل. دوەمیان گوێڕایەڵی و ملکەچیە کە ئامایشیان مافی کاربەدەست و کارگێڕانی دەوڵەتە، سێیەمیشیان بریتیە لە دەستگرتنی تەواوەتی بە سوننەتەوە کە ئەمەشیان مافی دینە. تەقوا وشەیەکە لە چاوگی وەقایەوە وەرگیراوە، بۆیە لە ڕوێکەوە بریتیە لە چونە ناو شورای پاراستنی کردگاری باڵادەستەوە، ئەمەش دەڕێ ڕەچاوکردنی بنەماکانی شەریعەتی فیتریەوە، کەواتە تەقوا، بە مانای پارێزراوی دێ لە بەرامبەر ڕێساکانی شەریعەتی فیتریدا. ئەو سەرۆکەی هەڵتان بژاردووە، واتە ئەو کەسەی بە هەڵبژاردنی خۆتان کردووتانە بە سەرۆکی خۆتان، ئەگەر کۆیلەیەکی قژلوولی ڕەشپێستیش بوو، مەرجە گوێڕایەڵی بکەن و گوێی بۆ بگرن. ئەمەش خۆی دە خۆیدا دیموکراسیەتێکە لە سەرووی دیموکراسیەتەوە. دیموکراسیەتێک ئێستاشی لەگەڵدا بێ مرۆڤایەتی نەیتوانیوە بیگاتێ. واش بڕوات تا ماوەیەکی درێژخایەنی تر پێی ناگەن، کەچی ئەوە تا چواردە سەدەی ڕەبەق لەمەوبەر بەو جۆرە باسی لێوە کراوە. ئەمە لەگەڵ ئەوەدا کە دروست نییە ناوی دیموکراسی بەسەر ئەو کۆڕێسا و سیستەمەدا ببڕین کە لەسەر دەستی پێغەمبەرێک پێشکەشی مرۆڤایەتی کراوە، چونکە تا ئێستا هیچ چەمکێکی دیموکراسی لە دنیادا نەگەیشتووەتە ئەم ئاسۆیە، تەنانەت لەو وڵاتانەشدا کە وەک پێشکەوتووترین و شارستانیترین وڵاتانی دنیا ناسراون، هێشتا تێگەیشتن و هزرێکی لەو جۆرە جێگیر نەبووە، تا ئێستاش چەندین وڵات هەیە کە ڕەشپێست بە مرۆڤ لە قەڵەم نادەن، ئەمە لە کاتێکدا کە ئیسلام بەر لە چەندین چەرخ باس لەوە دەکا کە ئەگەر خەڵکی بە ویستی خۆیان کەسێکی وایان کردە سەرکردەیان ئەوا پێویستە گوێڕایەڵیشی بکەن، لە لایەکی ترەوە فەرموودەکە سەرنجمان ڕادەکێشێ بۆ ئەوەی کە ڕێگەی خەلافەت بە ڕووی هەموو کەسێکدا کراوەیە. واتە ئەگەر خەڵکی ئارەزوویان لێ بوو ویستیان لەسەر بوو ئەوا دەتوانن ڕەشپێستێکیش بکەن بە سەرۆکی خۆیان کاتێکیش ئەو کەسە بوو بە سەرۆک ئەوا هەمووان ناچارن کە گوێڕایەڵی بکەن بۆیە گرینگ نیە کێ هەڵبژێردراوە گرینگ ئەوەیە زۆرینە کێی هەڵبژاردووە. بە نازڵبوونی ئایەتی، الیوم اکملت لکم دینکم، وا ئەمڕۆ دینەکەتانم تەواو کامڵ کرد، دین تەواو کامڵ بوو، ئیدی شتێک نەماوە کە بوترێت و هیچ شتێکی تازەش ناخرێتە ناو دینەوە، چونکە هاتنەناوەوەی هەر بیدعەیەک کوشتن و لەناوبردنی سوننەتێکە، بۆیە پێویست دەکات تا هێزمان تێدایە باوەش بکەین بە سوننەتی پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم و خەلیفە ڕاشیدیەکانیدا، ئەم باوەشپیاکردنەش بەدەست نا، بەڵکو بە ددانەکان دەبێ. سوننەتی ئەو، باڵندەی بەختە. ئەگەر بڕیار بێ شتێ ڕاو بکرێ، ئەوا پێویستە ئەو ڕاو بکرێت و بەدەست بهێنرێت. ئەمە جگە لەوەی کە سوننەتەکانی پێغەمبەر صلی اللە علیه وسلم لە ڕێگەی دەمەوە دەگەیەنرێت بە کەسانی دی. هەروەها ددان لەو کەسانە جیڕ دەکرێتەوە کە زماندرێژی لە ئاست سوننەتدا دەکەن. ئیتر بەم چەشنە بواریان پێنادرێت کە هەروا بێشەرمانە دەربارەی سوننەت قسە بکەن. ئەو لایەنانەی لێرەدا بە نیوەناچڵی هەوڵماندا باسیان بکەین، کێ دەزانێ گەر ڕاستەوخۆ لە زاری ئەو سوڵتانی گوفتارە عەلەیهی سەلاتی وەسەلام خۆیەوە بمانبیستایە و توانای تێگەیشتنمان هەبوایە، چ دەوڵەمەندیەک دەڕژایە دنیای خەیاڵمانەوە. ئەو دەم، هەر خونچەیەکی دەم پشکوتووی نێو گوڵستانی فەرموودەکانی، واتاگەلێکی تەواو جیاوازیان بە گوێدا دەچرپاندین. جا ئەو کات ئێمەش دوابەدوای فەرمایشتەکەی تەسدیقمان دەکرد و دەمانگوت، فصدق رسول اللە، پێغەمبەری خوا ڕاستی فەرموو، وە دەشیڵێین، ئاخر چۆن وا نەڵێین، لە کاتێکدا کە ئەگەر گوفتارەکانی هەنگاوێک زیاتر بنێن، بەرەو ئاسمانی ئەعجازی قورئان بەرز دەبنەوە. دوو جار گەستران لە یەک کونەوە. لە فەرموودەیەکدا کە ئیمامی بوخاری و موسلیم پێکەوە دەیگێڕنەوە، پێغەمبەر علیە الصلوة والسلام دەفەرموێ. لا یلدغ المومن من جحر واحد مرتین. ئیماندار دوو جار لە هەمان کونەوە ناگەسترێ و پێوەی نادرێ. بڕیار نییە شتێکی ئەوتۆ لەسەر ئەم فەرموودەیە بڵێین کە پەیوەندییەکی زۆری بە سیاسەتمەدارانی داهاتووەوە هەیە، بەڵکو تەنها لە شێوەی ئاماژەیەکدا بەم چەند دێڕەی خوارەوە واز دێنین. ئەو ڕۆحە ڕۆشنانەی لە ئاییندەدا بە ڕووی کلتور و فەرهەنگی خۆیاندا هۆشیار دەبنەوە و هەر لە دنیاکەی خۆیاندا بە شوێن دنیای خۆیاندا دەگەڕێن، سوپای ڕووناکی، پێویستە جار لە دوای جار هەڵوێستە لەسەر ئەم فەرموودەیە بکەن و بیری لێ بکەنەوە و هەموو سیاسەتێکی ناوخۆیی و دەرەکیان لەسەر بناغەی ئەو پەند و وانانە بنیات بنێن کە لەم فەرموودەیەوە فێری بوون. ئیدی ئەو کات دەتوانین بڵێین کە ڕێگەیەکی گرنگیان بەرەو سەرکەوتن دۆزیوەتەوە. دەنا هیچ کات سەکۆی سیاسەت هەڵخەڵەتان و هەڵخەڵەتاندنی لێ نابڕێ و ئۆمەتەکەشمان بەردەوام هەڵخەڵەتێنراو و هەڵخەڵەتاو دەبێت. مرۆڤەکان وەک کانزان پەروەردەکارانی داهاتوش پێویستە توێژینەوەی جددی لەسەر ئەم فەرموودەیە بکەن کە ئیمامی بوخاری و موسلیمی گێڕاویانەتەوە. الناس معادن كمعادن الفضة والذهب خیارهم فی الجاهلیە خیارهم فی الاسلام اذا فقهوا. مرۆڤەکان هەروەک کانزاکانی زێڕ و زیووە هەن. ئەوانەیان کە لە سەردەمی نەفامیدا چاک بوون، کاتێک دێنە ناو ئیسلامەوە تیایدا قووڵ دەبنەوە و هەرسی دەکەن، دیسانەوە چاکترین دەبن. وەک بڵێی پێغەمبەری خوا، صلی اللە علیه و سلم، بەم گوفتارەی، سەرجەم پەروەرشیار و دەروونناسەکان لە بەردەم خۆیدا دادەنیشێنێت و، ئەم وانەیەیان فێر دەکات. ناسینی کەسایەتی و سروشتی کەسەکان لە پرۆسەی پەروەردیگاردا زۆر گرینگە. ئەوەتا هێڵەکانی ڕوخساری مرۆڤ حاڵەتی ڕۆحی ئەو مرۆڤە دەدەن بەدەستەوە. کەوابوو پێویستە بەر لە هەموو شتێک لە جیهانی ڕۆحی مرۆڤەکان تێبگەین. ئینجا دواتر هەر مرۆڤە و بە گوێرەی ئەو بۆتەیەی کە دەتوانرێ تیایدا بتوێنرێتەوە ئامادە بکرێ و دەست بکرێ بە پرۆسەی تواندنەوەی. پەروەردەش لە ڕووێکەوە شکڵ و شێوە بەخشینە بەو تواوەییە، پرۆسەیەکی لەم جۆرەی شکڵ و شێوە پێ بەخشینیش تەنها ئەو کاتە دەڕەخسێت کە ئەو مرۆڤە لە بۆتەیەکی دیاریکراودا تۆێنرابێتەوە. ئەو پەروەردەیەی کە بەبێ زانیاری و هەروا بە هەڕەمەکی دەکرێت، نەک هەر کەڵک و سوودێکی نابێ، بەڵکو لەوانەیە ڕێخۆشکەریش بێ بۆ زنجیرە زیانێکی گەورە. بۆیە خوای تەبارەک وتەعالا ڕوو دەکاتە ئەو زاتەی کە ڕابەری ئەم کارەیە و دەفەرموێ. بەسیرەت واتا بزانیت چی دەکەیت، بانگەوازی کێ و بۆ چ شتێک و بە چ ئەندازەیەک، ئەنجامدانی هەموو ئەمانەش بە هەست و شعورێکی دیاریکراوەوە. کەوایە پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم لە بانگەوازەکەیدا ڕێگەی شعوری بۆ خۆی هەڵبژاردووە و ئامۆژگاری ئوممەتەکەیشی دەکات، بۆ سەر هەمان ڕێ. لە ڕاستیدا ڕاستەوخۆ خوای گەورە جل جلالە خۆی فەرمانی پەیڕەوکردنی ئەم ڕێگایە دەکات. چێو بە چەند پلەیەکی گەرمی دەتوێتەوە و خودی خۆی دەدۆزێتەوە. چێو لە چ بۆتەیەکدا ئیشی لەسەر دەکرێ؟ چێو لە کوێدا دەخرێتە ناو کەمۆڵەوە؟ ڕایەڵەی ڕستنەکە بۆ کامیان چۆن دێت و چۆن دەڕوات؟ هەموو ئەمانە شتانێکن کە تەنها لە ڕێگەی بەسیرەتەوە دەتوانرێ هەستیان پێ بکرێت و بزانرێن. ئەو کەسانەی لە سەردەمی جاهیلیدا و لە نێو مرۆڤەکانی ئەو ڕۆژگارەشدا خاوەن شعور و دارای بەسیڕەت و حەقیقەت پەرست و بە ویژدان بوون لە پاش چاو کرانەوەشیان بە ڕووی حەق و حەقیقەتدا و تێگەیشتنیان لە ئیسلام و لە تێگەیشتنیشیدا گەیشتنیان بە حەقیقەت دیسانەوە لە چاکترینەکان بوون ئاخر چونکە ئاڵتون لە پاش تێپەڕبوونیشی بە بۆتەی توانەوەدا هەر بە ئاڵتونی دەمێنێتەوە. زیو و مسیش هەر بە زیوی و مسی هەرگیز ناگۆڕێن بۆ کازایەکی تر، واتە ئەوانەی لە سەردەمی جاهیلیدا کانزاکەیان ئاڵتوون بووە، کاتێکیش دێنە ناو ئیسلامەوە هەروا بە ئاڵتوونی دەمێننەوە، بەڵام بە مەرجێک، ئەو مەرجەش دەستەواژەی، اذا فقوه، بۆمان ڕوون دەکاتەوە، بەڵێ، بەو مەرجەی لە دیندا ببن بە فیقه و شارەزا و تیایدا قووڵ ببنەوە. بێگومان بۆ ئەوەی ئەوانیش بتوانن بگەن بەم ئاستە، پێویست بە بوونی فێرکار و مرشیدێک بگرە لە ڕوێکەوە پێویست بە بوونی کیمیاگەرێک دەکات تاکو ئیشیان لەسەر بکات و لە بۆتەدا بیانتوێنێتەوە بەڵێ فووکردنی ئیسلام بە ویژدانیاندا تەنها بەم شێوەیە دەبێ و ئەوانیش تەنها بەم شێوەیە دەگەن بە فیقە. ستەم بێ سزا نامێنێتەوە. خوای گەورە مۆڵەت دەدا بەستەم کار بەڵام هەر ئەوەندەی گرتی ئیتر ڕزگاری نابێ دواتر پێغەمبەری خوا بە خوێندنەوەی ئەم ئایەتە بەردەوام بوو لەسەر وتەکانی جا ئیتر تۆڵە و گرتنی پەروەردیگار بەم جۆرەیە ئا بەم جۆرە تۆڵە لە خەڵکی زاڵم و ستەمکار دەکاتەوە و دەیانگرێت بەڕاستی گرتنی ئەو زۆر توند و بە ئازارە خوای گەورە مۆڵەت لەسەر مۆڵەت دەدات بە ستەمکار هەمیشە دەرفەت دەدات بەوانەی کە لە بەرامبەریدا بێگوێیی دەکەن و سنگ دەردەپەڕێنن. بەڵام هەر ئەوەندەی جارێک گرتنی ئیتر ڕزگار بوونیان بۆ نییە ئەمە ئەوە دەگەیەنێ کە کردەوەکانیان کاری لە غیرتوڵڵا کردووە و وەک ئەو دوا دڵۆپەی لێهاتووە کە پەرداخ سەرڕێژ دەکات پەروەردگاری مەزن کۆمەڵە ڕێسایەکی کارڕایی هەیە لە گەردووندا ئەم ڕێسایانە هەرگیز گۆڕانیان بەسەردا نایەت ئایەتی. لا تبدیل لخلق اللە. ئەوەمان بۆ ڕوون دەکاتەوە کە هیچ گۆڕانکارییەک لە بەدیهێنانی خوای گەورەدا نابێت و ناکرێت، یەکێکیش لەو یاسایانە بریتییە لەوەی کە ستەمکار دەبێت بە شمشێری خوا، پێغەمبەری سەروەرمان صلی اللە علیه وسلم ئەم لایەنەمان بۆ باس دەکات و دەفەرموێ. الظالم عدل اللە فی الارض ینتقم به ثم ینتقم منه. ستەمکار دادپەروەری خوای گەورەیە لەسەر زەویدا، تۆڵەی پێدەکاتەوە، پاشان تۆڵەی لێدەکاتەوە. ستەمکار شمشێری خوایە و ئەوانەی پێ تەمێ دەکات کە سنووری خۆیان نازانن. لە دواییشدا تۆڵەیەکی وا لەو ستەمکارە دەسەنێتەوە، ئێوەش سەرتان لێی دەسوڕمێ. ئەوەتا ستەمکاران لەمڕۆدا جڵەویان گرتووەتە دەست و لە سەرەڕۆییدان. بەڵام نەکەن سەیری ئەم بارودۆخە بکەن و بێ ئومێدی بتانگرێ. چونکە چەندین قەریەی وا هەبووە کە خوای گەورە مۆڵەت و دەرفەتی پێ داون، وەک بڵێی پێی وتن، بخۆن و بخۆنەوە و ڕابوێرن، کەچی هەر ئەوەندە دەزانیت، گرتوونی و کاری تەواو کردوون. ئەگەر بە چاوێکی پەندبینەوە تەماشایەکی دەوروبەرتان بکەن، ئەوا ئێوەش چەندین نموونەی زیندوو و ئاشکرای ئەمەتان بەرچاو دەکەوێت، سەدۆم، عامۆرا، پۆمپێی، تەنها سێ نموونەی ئەمەن. کێ دەزانێت لەوانەیە چەندین نموونەی تر هەبن کە ناومان نەبیستبێتن، یان لەبەر ئەوەی هێندەی ئەوانی دیکە پەندئامێز نەبوون، لەبیرکراون. هەمووشیان بە زمانی حاڵیان شایەتی لەسەر ئەم یاسا خواییە دەدەن. چ پێویست دەکات ئەوەندە دوور بڕۆین؟ ئەوەتا سەردەمانێک لەم خاکەدا کە ئێستا لەسەری دەژین، دەوڵەتێکی مەزن بوونی هەبوو، تەنانەت بە خەونی کەسیشدا نەدەهات کە ڕۆژێ لە ڕۆژان بڕووخێت، کەچی ئەو ڕووخانەی کە بە گۆشەی مێشکی هیچ کەسێکدا گوزەری نەدەکرد، وا ئەمڕۆ وەک خەمێکی تاڵی جەرگبڕ، نەیتوانیوە ڕزگاری بێ لە تۆمارکردنی لە یادگەی مێژوودا، ئەمڕۆش مشتێک مرۆڤ لەم وڵاتە بچووکەدا، کە سنوورەکانی لە چوارچێوەی، میثاقی میلی، دا دیاری کراوە، خەباتی پاراستنی بوونی خۆیان دەکەن. لەگەڵ ئەوەشدا، ڕەوتە شەڕەنگێزە ناوخۆیی و دەرەکیەکان، تەنانەت ئەم تۆزە مافی ژیانەشیان پێ ڕەوا نابینن. ئەمەش یاسایەکی نەگۆڕە. جا ئیتر تۆڵە و گرتنی پەروەردیگارت بەم جۆرەیە. مێژوونووس و کۆمەڵناسە ڕاستەقینەکانی ئایندە سوودێکی زۆر وەردەگرن لەم یاسا نەگۆڕە خواییە و ئەو نموونانەش کە لە گۆڕستانی مێژوودا نێژراون، لەوانەشە ئەم سوودوەرگرتنەیان ببێتە هۆی ئەوەی کە بە درێژایی چەندین سەدە زیندوو لەسەر پێ بمێننەوە. جا لێرەدا وەک چۆن زۆرێک لە مەسەلە و ڕوونکردنەوەکانمان سپاردەی گەوهەری گوفتاری ئەو سوڵتانە کرد کە ئاسۆکانمانی ڕازاندووەتەوە، هەر بەو جۆرە ڕاڤە و لێکدانەوەی ئەم فەرموودەیەشی پێ دەسپێرین و دەچینە خزمەت فەرموودەیەکی دیکە. نووری نەمر.